پەیوەندی لەگەڵ خوا و هێزی پشتبەستن، پشت بە خوا ببەستە، هەرچەندە پەیوەندیت لەگەڵ خوا کە سەرچاوەی هێزی گەورە و عەقڵی بێ سنوور و توانای بێ کۆتاییە زیاتر و زیاتر بێ باوەڕ بە خۆ بوونت زیاتر ئەبێت و هەرچی پەیوەندیت لەگەڵ خوا لاوازتر بێ ترس و دڵەڕاوکێی زیاتر بەسەرتدا زاڵ دەبێ ترس لە شکان، ترس لە ئیفلاس کردن، ترس لە دوژمنان، ترس لە ڕکابەر، ترس لە کات، ترس لە مردن و هەموو ترسەکان دژی باوەڕ بەخۆ بوونن. پەیوەندی لەگەڵ خوا هێزت پێ ئەبەخشێ و توانات پێ ئەدات. ورە و ئیلهام لە سەرچاوەیەکی گەورە و پڕ لە توانا و دروستکەری خۆت وەرگرە. عەرەبێک لە پێغەمبەری خوای پرسی، دروودی خوای لێ بێت، چی بکەم تا لە دوژمنەوە زیانم پێ نەگات؟ کاتێ تۆ خوا بە پشتیوانی خۆت ئەزانی باوەڕ بە خۆ بوون و ئاسودەییەکی قوڵ هەست پێ دەکەی. یارمەتی خوا واتا بە پێی یاساکانی خوا هەڵسوکەوت کردن، گوناح نەکردن، یارمەتیدانی کەسانی تر، ڕێز و چاکە بۆ دایک و باوک و تا دوایی. یارمەتی خوا لە ڕاستیدا هەمان یارمەتیدانی خۆتە. پەیوەندیت لەگەڵ خوا هەبێ و داوای یارمەتی لە گەورەترین هێزی دونیا بکە لە هەموو کارەکاندا. ئەم بەشەش بە کۆتا هات.